نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەس دا نیە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون والذین کفروا عما انذروا معرضون ئێمە ئاسمانەکان و زەوی و ئەم هەموو شتانی نێوانیانمان دروست نەکردووە تەنها لەسەر بنچینەی حەق و ڕاستی نەبێت بۆ کاتێکی دیاری کراویش کەچی بێ باوەڕان پشت هەڵدەکەن لەو ئاگاداری و بێدارکردنەوەیە باشە ئاخر ئەوانە چ شتێکیان لە زەویدا بەدیهێناوە با پیشانم بدەن یاخود ئەوانە لە هەڵسوڕانی ئاسمانەکاندا هیچ هاوبەشی و هاوکاریەکیان هەیە ئەگەر دەڵێن بەڵێ دەکەواتە کتێبێکی ئاسمانیم نیشان بدەن کە پێشەم قورآانە بۆتان هاتبێت یا دیاردەیەکی زانستی لەو ڕۆوە کە بیسەلمێنێت ئەگەر ئێوە ڕاز دەکەن. جا ئیتر کێ لەو کەسە گومڕاترە کە دوعا و نزا و پاڕانەوە ڕوو بە کەسێک یا شتێک دەکات جگە لە خودا کە ئەگەر هەتا ڕۆژی قیامەتیش لێی بپاڕێتەوە بێ سوودە نە بە هانایەوە دەچێت نە بە پەرستنەکەش دەزانێت لە کاتێکدا ئەوانە لە دوعا و پاڕانەوەی ئەوان بێ ئاگا و غافڵن و هەستی پێ ناکەن جا هەر خودا دەزانێت دەربارەی ئەم قورئانە ئێوە چ درۆ و بوختانێک هەڵدەبەستن و تێیدا ڕۆدەچن لەبەر ئەوە خودام بەسە کە شایەت بێت لە نێوان من و ئێوەدا بەڕاستی ئەو زاتە لێبوردە و بەسۆز و میهرەبانە بۆ ئەوانەی پەشیمان دەبنەوە لە بیر و بۆچونە چەوتەکانیان و ڕێگەی ئیمان دەگرنە بەر ئەی پێغەمبەر پێیان بڵێ کە من یەکەم پێغەمبەر و تازە پەیدابوو نیم ناشزانم چیم بەسەر دێت چیش بەسەر ئێوە دێت چونکە غەیبزان نیم و لە نهێنی و شاراوەکان ئاگادار نیم من تەنها شوێنی ئەو وەحی و نیگایە دەکەوم کە پێم دەگات و من تەنها بێدارکەرەوەیەکی ئاشکرام هەروەها پێیان بڵێ، هەواڵم بدەنێ، باشە ئەی ئەوە چۆنە و حاڵتان چۆن دەبێت ئەگەر ئەم قورئانە لەلایەن خوداوە بێت و ئێوە ئاوا بڕوای پێ نەکەن؟ هاوکات لەگەڵ ئەوەدا کە شایەتێک لە نەوەی ئیسرائیل شایەتی داوە کە چ تەورات و چ قورئان لە یەک سەرچاوەوە هاتوون، ئەو باوەڕی هێنا بە محەممەد و قورئان، کەچی ئێوە خۆتان بە زل و گەورە زانی و باوەڕتان نەهێنا. ئەوانەی کە بێ باوەڕن دەربارەی ئەوانەی ئیمان و باوەڕیان هێناوە دەڵێن، ئەگەر باوەڕهێنان بە قورئان و بە محەممەد چاک بوایە، ئەوانە پێش ئێمە نەدەکەوتن، جا چونکە خۆیان هیدایەت و ڕێنمووی قورئان وەرناگرن دەڵێن، ئەمە هەڵبەستراو و ئەفسانەیەکی کۆنە. بەڕاستی ئەوانەی کە دەڵێن، پەروەردگارمان اللەیە و پاشان پابەندی ئەو ئیمانە دەبن و ڕاست و ڕەوان پێی ڕەوی دەکەن و لەسەری بەردەوامن، ئەوانە هیچ جۆرە ترس و بیمێکیان لەسەر نییە و دڵتەنگ نابن. ئولائیک اصحاب الجنە خالدین فیها. ئێمە فەرمانمان بە ئادەمیزاد داوە کە چاکەکار و چاک ڕەفتار بێت لەگەڵ دایک و باوکیدا دایکی بە ئازارەوە هەڵی گرتووە و بەدەم ئێش و ئازارەوە بوویەتی سکپڕبوون و لە شیر بڕینەوەی سی دانە مانجی خایان دووە هەتا کاتێک ئینسان دەگاتە حاڵەتی تونند و تۆڵی و توانایی و تەمەنی چل ساڵی ئەوسا ئیتر حەق وایە ئەم دوعاە بکاتە یەکێک لە وێردەکانی سەرزاری و بڵێت پەروەردگارە کۆمەکیم بکە و یارمەتیم بدە تا شوکرانە بژێر و سوپاسگوزاری ئەو ناز و نیعمەتانە بم کە بە من و دایک و باوکمت بەخشیوە هەروەها یارمەتیم بدە لەو جۆرە کار و کردەوە چاکانە ئەنجام بدەم کە تۆ پێی ڕازیت داواکاریشم چاکە بڕوێنیت لە ناو نەوەکانمدا لەبەر قازانجی خۆم چاکەی هەرکەس بەشی دایک و باوکی تیادایە بەڵام ئەوەی کە بێزارە لە دایک و باوکی باوەڕداری و پێیان دەڵێت ئاخ و ئۆف لە دەست ئێوە ئایا ئێوە هەڕەشەم لێ دەکەن ئێوە چۆن بڕواتان بەوە هەیە من دوای مردن لە گۆڕ دەربهێنرێم و زیندوو ببمەوە لە کاتێکدا ئەو هەموو خەڵکەش ساڵەهایە و سەدەهایە دەمرن و پێش من مردوون کوان لە کوێن بۆ یەکێکیان نەگەڕایەوە دایک و باوکەکەش زۆر بە پەرۆشەوە دوعا و نزا دەکەن و لە خوددا دەپاڕێنەوە کوڕە هاوار بۆ تۆ، داد لە دەست تۆ، ئیمان و باوەڕ بهێنە، بێگومان بەڵێنی خودا حەق و ڕاستە، کەچی مێشکی پووچە و پەردەی هێناوە بەسەر چاو و دڵیدا، بێ هیچ بیرکردنەوەیەک دەڵێت، ئەمە قسەیەکی کۆنە و داستانی پێشوەکانە. ئەو جۆرە کەسانە ئەوانن کە بڕیاری خودایان لەسەر خۆیان کردووە بە ماڵ و چەسپاوە لەسەریان هاوڕێ لەگەڵ چەندەها گرۆ و دەستە و ملەتانی تری ڕابردووی بێباوەڕی پێش خۆیان لە هەردوو بەرەی جن و ئادەمیزاد بەڕاستی ئەوانە هەر هەمویان خەسارەت مەند و زەرەرمەند بوون. وبما كنتم تفسقون ڕۆژێک دێت ئەوانەی کە بێ بڕوابوون بەرەو دۆ زەخ دەبرێن و نیشانیان دەدرێت و پێیان دەوترێت هەرچی خۆشی و شادیەکتان هەبوو لە ژیانی دنیاتاندا ئەنجامتاندا بە ئارەزوی خۆتان ڕاتان بوارد ئەی پێغەمبەر یادی براکەی قەومی عاد هود پێغەمبەر بکە کاتێک قەومەکەی بێدارکردنەوە لە دۆڵ و بیابانەکاندا مەبەست ناوچەی حەضرەمۆتە بێگومان بێدارخەرەوەی زۆر لە پێش ئەو و دوای ئەویش تێپەڕیان کرد هەر هەمویان ئەویان بە خەڵکی ڕاگەیاندووە کە جگەل لە خوددا کەسی تر نەپەرستن بەڕاستی من دەترسم سزایەکی زۆر گەورە و بێسنوورتان لە ڕۆژێکی سامناکدا بۆ پێش بێت. ئەو ڕەشەبایە هەموو شتێک و هەموو شوێنێک کاول دەکات بە فەرمانی پەروەردگاری ئیتر کەسیان دیار نەمان جگە لە ماڵە چۆڵ و هۆڵەکانیان هەر ئابە و شێوەیە و بەو جۆرە سزایانە تۆڵە لە قەوم و هۆز و گەلانی تاوانبار و تاوانکار دەسێنین لە هەموو کات و شوێنێکدا ئەگەر یاخی ببن فلما قضی ولوا الی قومهم منذرین یادی ئەوەش بکە کاتێک ئێمە دەستەیەک جنمان لادایە لای تۆ تا گوێ لە قورآن بگرن ئەوسا ئامادەبوون و بە یەکتریان وت گوێ بگرن و بێدەنگ بن کاتێک قورآن خوێندنەکە تەوە بوو جنەکان گەڕانەوە بۆ ناو هۆز و قەومەکەیان و دەستیان کرد بە ئاگادارکردنەوە و بانکردنیان بۆ پەیڕەوی کردنی ئەم ئاینە نوێیە وتیان، ئەی هۆز و گەلی ئێمە، باوەڕ بکەن، گوێمان لە کتێبێک بوو کە لە دوای مووسا نێردراوە، سەلمێنەری پەیام و کتێبەکانی پێش خۆیەتی و ڕێکە لەگەڵیاندا و ڕێنمووی و هیدایەت دەدات بۆ حەق و ڕاستە ڕێگەی ڕاست و دروستیش. یا قەومەنا ئەجیبوو داعی اللە وئامنوو به. جا ئەوەی پێشوازی لە بانگخوازی خودا ناکات ئەوە وەنەبێت لە دەسەڵاتی خودا لەم سەر زەویەدا دەرباز ببێت و خودا دەستەوسان بکات کەسیش ناتوانێت جگەل لە خودا ڕزگاری بکات و پشتیوانی لێ بکات ئەوانە لە گومڕایی و سەر لێ شێواویەکی زۆر ئاشکرادان. کەوابوو ئەی پێغەمبەر دان بەخۆدا بگرە و خۆڕاگر بە، هەروەکو پێغەمبەرانی خاوەن ویستی بەهێز خۆڕاگر بوون، پەلەشیان لێ مەکە، ئەو ڕۆژەی کە بەڵێنیان دراوەتێ هەر کاتێک پێش هات وادەزانن تەنها ساتە وەختێکیان لە ڕۆژێکدا پێچووە. ئەمە بەڵێن و پەیام و ڕاگەیاندنێکی تەواوە، جا ئەو کاتە مەگەر تەنها تاوانبار و گوناهکاران نین کە تیادەچن؟